بەناوی خودای بەخشندە و میهرەبان. یەکێکە لە ناوەکانی ڕۆژی قیامەت، ئەوە دەگەیەنێت کە لەو ڕۆژەدا خودای گەورە حەق و ڕاستی بە تەواوی دەچەسپێنێت، ئینجا پرسیار دەکات و زیاتر گرنگی ئەو ڕۆژەت دەخاتە بەرچاو، چی بێ ئەو ڕۆژە؟ جا تۆ چوزانی ئەی پێغەمبەر ئەی ئادەمیزاد ئەو ڕۆژە چییە و چۆنە و چ تەنگانەیەکە؟ ثەموود قەومی ساڵح، عاد قەومی هوود ئەو ڕۆژەیان بە درۆ زانی. ئینجا گەلی ثەموود بە دەنگێکی سامناکی گەورەی تۆقێنەر لەناو بران. گەلی عادیش بە ڕەشەبایەکی ساردی بەهێزی وێرانکەر لەناو بران. حەوت شەو و هەشت ڕۆژ هەڵیکردە سەریان، بەردەوام و بەهێز دەتبینی ئەگەر لەوێ بوویتایە ئەو خەڵکە هەموو لاڵ و پاڵ لێی دەکەوتن هەروەک قەدی دارخورمای لە ڕیشە هەڵکەنراو چۆن بە ئاسانی دەکەوێت و شەق دەبات جا ئایا دەبینیت کەسیان مابێت و کەسیان ڕزگاری بووبێت؟ فیرعەون و ئەوانەی پێش ئەویش و دانیشتوانی دێهاتە ژێرە و ژوور بووەکان بە تاوان و خراپەوە هاتن، هەر یەکێک لەوانە سەرپێچی و سەرکەشیان نواند بەرامبەر پێغەمبەری پەروەردگاریان، ئەوسا گرتنی بە گرتنێکی سەخت. تی ئێمە کاتێک ئاو لە سنوور دەرچوو لە کاتی تۆفانەکەی نوحدا ئێوەمان لە کەشتیدا هەڵگرت باو باپیرانی ئێوە. تا بیکەینە یادگاری و بێدارکەرەوە بۆ ئێوە و لە گوێی بگرێت ئەو گوێیانەی هۆشمەندن. ئینجا کاتێک یەکجار فوو کرا بە سووڕدا، زەوی و کێوەکان هەڵگیران و یەک ڕەت دران بە یەکدا. فیومئذ وقعت الواقعە. لەو ڕۆژەدا ئیتر قیامەت بەرپا دەبێت ئاسمان هەمووی شەق و پەق دەبێت و لێک دەترازێت و شل و شۆڵ دەبێت دەکات. فریشتەکان لە گۆشە و کەناری جیهانی نوێدا ئامادە دەبن. تەختی پەروەردگارت ئەو ڕۆژە هەشت هەڵی دەگرێت، هەشت فریشتە یا هەشت دەستە بەسەر سەریانەوە. لەو ڕۆژەدا پیشان دەدرێن هیچ شتێک لە نهێنیەکانتان شاراوە نییە. جا ئەوەی نامەی کردەوەکانی درایە دەستی ڕاستی، ئەوە بە دڵخۆشیەکی بێ سنوورەوە بە هاوەڵ و ناسیاوانی دەڵێت، ها ئەوەتە نامەی کردەوەکانم بیگرن و بیخوێنەوە و تەماشای بکەن چی من کاتی خۆی سوور دەمزانی و دڵنیا بووم کە بەم لێپرسینەوە دەگەم جا ئەو بەختەوەرە لە ژیانێکی پڕ لە شادی و کامەرانیدا دەژی کە زۆر پێی ڕازیە لە بەهشتی بەرز و بڵندا لە باخچەکانی سەر لوتکەی چیا و لاپاڵی شاخەکاندا لەناو کۆشک و تەلارەکاندا میوەهاتی زۆر بە درەختەکانیەوە شۆڕ بۆتەوە و لێکردنەوەی ئاسانە و لە دەست ڕەستدایە اینجا پێیان دەوترێت بخۆن و بخۆنەوە نۆشتان بێت بەهۆی دەستپێشکەریتان لە ڕۆژگاری ڕابردوودا بەڵام ئەوەی نامەی کردەوەکانی دەدرێتە دەستی چەپی ئەوە دەڵێت، خۆزگە نامەی کردەوەکانم پێ نەدرایە، هەر نەمزانیایە لێپرسینەوەم چۆن دەبێت، خۆزگە مردنەکەم یەکجاری بوایە، ئاوا زیندوو نەکرامایەتەوە. ئەوەتا ئەو ماڵ و سامانەی کە بووم فریام نەکەوت، بەڵکو نەما و تەفر و تونا بوو. ئەو دەسەڵاتەی کە بووم لە دەستمدا نەما و لە دەستم چوو ئەوسا ئیتر فەرمان دەدرێت ئادەی ئێوە بیگرن و کۆت و زنجیر لە دەست و قاچ و ملی بەئاڵێنن لەوە دوا بەرەو دۆزەخ ڕاپێچی بکەن و بیبەن و بیخەنە ناوی پاشان بە زنجیرێکی حەفتا گەزی بیبەستنەوە بە کۆڵەکە و ستون و پایەکانی ناو دۆزەخەوە. چونکە بەڕاستی ئەمە کاتی خۆی ئیمان و باوەڕی بە خودای گەورە نەبوو بەتەمای زیندووبوونەوە و لێپرسینەوە نەبوو هانی کەسی نەدەدا کە خواردن و خۆراک ببەخشن بە هەژار و بێنەواکان بەڵکو هەر خەمی خۆی بوو کەواتە ئەمڕۆ ئالێرە هیچ دڵسۆزێکی نییە خۆراکیشی تەنها لە کێم و زوخاوی داچۆڕاو نەبێت هیچی تر نییە کە کەس نایخوات جگەل لە تاوان باران سوێندم بەو شتانەی کە دەیبینن، بەوەشی کە نایبینن و نادیارن، بەڕاستی ئەم قورئانە لە زاری پێغەمبەرێکی بەڕێزەوە پێتان ڕادەگەیەنرێت یاخود لە ڕێگەی فروستادەیەکی بەڕێزەوە پێتان دەگات کە جبرەئیلی فریشتەیە. دڵنیابن کە ئەم قورئانە گوفتاری شاعیر نییە، ئەوە بۆ زۆر کەمتان باوەڕ دەهێنن. گوفتاری فاڵچی و زێوانیش نییە، ئەوە بۆ زۆر کەمتان یاداوەری وەردەگرن. بەڵکو ئەم قورئانە لەلایەن پەروەردگاری جیهانەکانەوە ڕەوانەکراوە و نێردراوەتە خوارەوە. خۆ ئەگەر محەممەد هەندێک قسە و گوفتاری بەدەم ئێمەوە هەڵبەستایە، ئەوە بەهێز و دەسەڵاتی خۆمان دەمانگرت، لەمەودوا ڕەگی دڵی دەپچڕێنین و دەیمرێنین، ئەوسا هیچ کەسێک نییە لە ئێوە بەربەست و بەرگری بکات لە ئێمە. بەڕاستی ئەم قورئانە یاداوەری و یادخستنەوەیە بۆ پارێزکاران و خوداناسان. ئێمە بەڕاستی چاک دەزانین کە لە ئێوەدا کەسانێک هەن و پەیدا دەبن ئەم قورئانە بەدرۆ دەزانن. بێگومان قورئان لە ڕۆژی دواییدا دەبێتە هۆی ئاه و ناڵە و پەشیمانی بێسنوور بۆ بێباوەڕان بەڕاستی ئەم قورئانە حەق و ڕاستەقینەیەکی دڵنیابەخشە بە ئیمانداران کەواتە ئەی پێغەمبەر ئەی ئیماندار بەردەوام تەسبیحات و ستایشی پەروەردگاری مەزن و گەورەت بکە.